پێویستە موسڵمان ڕەوشتی جوان بێت و چاکەکار بێت لە دەرەوەی ماڵ و خێزانیش لەگەڵ جیران و هاوڕێکانی کە پێشتر باسمان کرد پاشان لەگەڵ خزمەکانی و برا مسلمانەکانی و دواتریش بە شێوەیەکی گشتی لەگەڵ سەرجەم کۆمەڵگا دەبێ مسلمان باش بێت چونکە ئەو خەڵکە یان هاودینتە یان هاوژینتە دەبێت ڕەفتارمان لەگەڵ یان جوان بێت بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باسی مافی خزمایەتی دەکەین لە ئەرک و مافەکانی مسلمان مافی خزمایەتی کە لە یارمەتیدان و سیلەی ڕەحم و هاموشۆکردنی پەیوەندی خزمایەتی بەرجەستە دەبێت سەرەتا بزانین کە مافی خزمایەتی چەند گەورەیە لە ئیسلامدا لە دوای خواپەرستی چاکە لەگەڵ دایک و باوک لە پلەی سێیەمدا وەبیذی القربا لەگەڵ خزمەکانتاندا باش بن ئەو جار هەژاران و هەتیوان و نەداران و ڕێبواران کەواتە پەیوەندی خزمایەتی کە دینداریە و بەشێکە لە دینداری و فەرمانی خوا و پێغەمبەرە صلی الله علیه وسلم لە پلەی سێیەمدایە لە گەورەی و گرنگیدا بەڵێ بەڕێزان سیلەی ڕەحم ئەوەندە گەورە و گرنگە خوای گەورە لە ناوی خۆی هێناویەتی لە ناوی خۆی وەریگرتووە لە فەرمودەیەکی قودسیە پێغەمبەر صلی الله علیه وسلم بۆمان دەگێڕێتەوە کە خوای گەورە جل جلاله فەرموویەتی انا الرحمن وانا خلقت الرحم واشتققت لها من اسمي فمن وصلها وصله ومن قطعها بتته واتا خوا دەفەرمێ من ڕەحمانم ڕەحمان یەکێکە لە ناوە بەرز و پیرۆزەکانی خواجە لە جەلالوه و فەرموویەتی و ئەنا خەلەقت و ڕەحیمە و من ڕەحم و سۆز و بەزەیم دروست کردووە واشتققت و وەرم گرتووە لە چی لە ناوی خۆم لە ڕەحمانەوە وەرگیراوە بۆیە ئەوەندە گەورەیە و جا فەرموویەتی هەر کەسێک ئەو سیلەی ڕەحمە بپچڕێنێ ئەمیش ڕەحم و بەزەی خۆمی لێ دەگرمەوە و هەر کەسێک بیگەیەنێ منیش سۆز و بەزەی خۆمی پێدەگەیەنم پێغەمبەر صلی الله علیه وسلم لە فەرمودەیەکی ترا کە متفق علیه و فەرموویەتی الرحم معلقة بالعرش سۆز و ڕەحم و بەزەیی خزمایەتی هەڵواسراوە بە عەرشی خواوە پەیوەستە بە عەرشی خواوە ئەو ڕەحمە دەڵێ تقول من وصلني وصله الله ومن قطعني قطعه الله هر کسی بم گینه ده خواش سوزو بزی خوی پیدا گینه هر کسی بم پشرینه خواش سوزو بزی خوی ده پشرینه پنا بخوا بەڵێ بەڕێزان پەیوەندی خزمایەتی سۆز و بەزەی و ڕەحم و خۆشەویستی تێکەڵی ئەوەندە گەورەیە لە ئیسلامدا چونکە ئاینی ئیسلام ئاینی پێکەوە ژیانە پێشەنگی دادگەری کۆمەڵایەتییە. لتعارفو بۆ ئەوە یەکتر بناسن یەکترتان خۆش بوێ بە یەکگەیشتن بۆ لە یەکگەیشتن ئاینی ئیسلام ڕەهبانیەتی تێدا نییە ئاینی ئیسلام دەیەوێ خەڵکەکان هەمویان پێکەوە بژین یەکتریان خۆش بوێ هاوکار یەکتر بن جا لە ڕێگەی خزمایەتیەوە بێ یان لە ڕێگەی هاوڕێتی و زیرانەتی و ئەو هەموو مافەی کە بەردەوام باسی دەکەین ئەو پەیوەندی خزمایەتیە بەڕێزەکانم بەختەوەریە بۆ دنیا و دوا ڕۆژمان ئەوەتا پەیوەندی خزمایەتی هۆکارە بۆ چوونە بەهەشت ئەبو ئەیوبی ئەنصاری بۆمان دەگێڕێتەوە خوارێ ڕازی بێ دەڵێ پیاوێک هات بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ڕەسوولی خوا کردەوە یەکم نیشان بدە کە پێی بچمە بەهەشت پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی وە هەروەها هەروەکو چۆن پەیوەندی خزمایەتی هۆکارە بۆ ئەوەی بچی بۆ بەهەشت خدا لێت ڕازی بێ ئەی مەگەر ئێمە ئاواتمان چییە ڕازی بوونی خوا و بەهەشتەکە نییە بێگومان پەیوەندی خزمایەتی هۆکارە بۆ ئەوەی بچی بۆ بەهەشت وە بە پێچەوانەشەوە هەر کەسێ پەیوەندی خزمایەتی بپچڕێنێ لوت بەرز بێ و خۆی لە فەرمانی خوا بە گەورەتر بزانێ مەغروری مەغرور و بایی بێت و حساب بۆ خزمەکانی نەکات هەر کەسێ قەطعی سلێ ڕەحم بکات ئەوە هۆکارە بۆ چوونە ناو ئاگر لە فەرمودەیەکی متفق عەلەیهیە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لا يدخل الجنة قاطع رحم ناچێتە بەهەشت ئەو کەسەی سیلەی ڕەحمی بسڕاندووە قاطع رحم ئەوەی کە خزمایەتی ناکا ناچێتە بەهەشت تەماشاکە ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەمە پەیوەندیە لە بینی خەڵکە هیوامانەیە ئەوەندە نەزانە دەڵێ ئیسلام تەنها پەیوەندی لە بینی بەندە و خوادا ئەی لایەنی خەڵک هیچ خۆمە دینی کڵێسا نییە چۆن قەزای دیزەی لە گۆزەی دەستێنی و پیاسی کەشکێ لە مەشکێ دەکەی ئیسلام جیایە لە هەموو دینەکان ئەوەتا پەیوەندی خزمایەتی هۆکارە بۆ چونە بەهەشت قەطعی سلە ڕەحم هۆکارە بۆ چونە جەهەنەم پەنا بەخوا و هەر کەسێکیش کە پەیوەندی خزمایەتی بکە ئەو کاتە خۆشەویستی و تێکەڵی خزمان و ئەو کاتە لە کوێ بووی وڵا دەڵێ کچی فلان کەسیم دامەزران لە کوێ بووی فلان دوو خزمم بینان عازب چوم چاکم کردەوە چون فلان بۆ لای فلان نەخۆشە بۆ لای فلان تەعزیە ئیسلام پێشەنگە لە دادگەری کۆمەڵایەتیە ئیسلام دەیەوێ خەڵکەکان تەبا و ڕەبا بن، غەیری ئیسلام پەرتەوازەمان دەکا، چێکمان بەردەدا. پێغەمبەر صلی الله علیه وسلم لە فەرمودەیەکی متفق علیه فەرموویەتی کە پێشەوە ئەنەس بۆمان دەگێڕێتەوە فەرموویەتی من احب ان يبسط له في رزقه وينسأ له في اثره فليصل رحمه متفق علیه فەرموویەتی هەر کەسێک حەز دەکا خوای گەورە رزق و ڕۆزی فراوان کات و هەر کەسێ حەز دەکا بەرەکەت بکەوێتە تەمەنیەوە و هەر کەسێ حەز دەکا شوێنەواری بمێنێ فەلیەسل ڕەحیمەه با سیلەی ڕەحم بەجێ بێنێ با پەیوەندی خزماتی بەجێ بێنێ چەند خۆشە کە یەکێک دەمرێ دەڵێ ئای بە ڕەحمەت بێ بەخوا فلان کەس دایمە سەردانی دەکردین و بەسەری دەکردینەوە بەڕاستی پیاو بوو خوا عەفویکە بەڵام کوڕەکانی نایان بەلاماندا ئەها چەند خۆشە چەند خۆشە فڵان کەس لە من مرد بەخوا هەتا مابوو لێم بێئاگا نەبوو یارمەتی دەدام هاوکاری دەکردم هەتیوەکان و هەژارەکانی خزمانی بەسەر دەکردەوە من چ لە فڵان کەسی بکەم لە ڤێلاکەی ناتە دەرێ مەغرور و لووت بەرز و خوانە ناس و لە خۆ باییە لە جیاتی ئەوەی خوا پەرست بێ خۆ پەرستە ئەها تەماشاکە ئینسان کە تێکەڵی خزمان بوو ئەمە بەرەکەت دەکەوێتە تەمەنەکەیەوە دایمە مەشغوڵی لە هەمووشی بە عیبادەت بۆ دەنووسرێ سڵحێکە سەردانی خزمێکە سیلەی ڕەحم ئەمە هەمووی عیبادەتە خۆتە عیبادەت تەنها نوێژ و ڕۆژوو نییە لەگەڵ ئەوەشدا ئیسلام پێمان دەڵێ چاکەکردن و هاوکاری بۆ خزمەکان خێری زیاتر وەک لە بێگانە ئێستا خەڵچێکمانەیە بێگانە پەرستە بەڵام ها لە کوردەواری خۆماندا دەڵێ خێر بە خوێژ نەک بە دەروێش یعنی بێگانە ئەوەتا زەینەبەی سەقەفی کە خێزانی ئیبن مەسعودی بووە ڕزای خوان لەبێ دەڵێ بە مێردەکەی گوت بە عەبدوڵای کوڕی مەسعود وتی پیاوەکە پێغەمە صلی الله علیه وسلم فەرمانی پێ کردوین کە ئافرەتان خێر بکەن ئەگەر لە مارەی خۆشیان بێ بچۆ پێی بڵێ بزانە ئەگەر من لە مارەی خۆم لە ماڵی خۆم خێر بە تۆ بکەم خێرم دەگاتێ چونکە ژن و مێردین عەبدوڵاش وتی تا تۆ خۆت بچۆ ئەڵێ کاتێک کە چوون بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم ئافرەتی ئیشکەش لەوێ بوو ڕووی نەدەهات چێتە ژوورێ چونکە پێغەمبەر صلی الله علیه و سلم هەیبەتێکی زۆری هەبوو ئەڵێ بیلال کە چاوی لێمان بوو هات وەلامان و پێمان وت بڕۆ لە پێغەمبەر پرسیار کە ئایا ئێمە ئەگەر یارمەتی مێردەکانمان بدەین خێرمان دەگاتێ ئەڵێ بیلالی حەبەشی چوو پێی گوت بە پێغەمبەر صلی الله علیه و سلم کە وە زەینەب لەوێ و ئەو پرسیارەی هەیە لەگەڵ ئافرەتێکی ئەنصاری پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی لهما اجران اجر القرابە و اجر الصدقە متفق علیه فەرمی ئەوە دوو ئەجریان هەیە هەم پاداشتی خزمایەتی کە ژن و مێرد و کەسی یەکن و هەم خێر و سەدەقەکەش یعنی خێر بە خوێش دوو خێری هەیە هەم سیلای ڕەحمە هەم سەدەقەیشە ئەمە بۆیە دەبێ بزانین بەڕێزەکانم ئیسلام ئاوا خزماتی دەپارێزێ پیاوێک جارێکی تاوانی کردبوو زۆر بێزار و بێتاقەت بوو زۆر زۆر لە خۆی بێتاقەت بوو هات بۆ خزمەت پێغەمە ساسەلم فەرمووی ڕسوولی خوا چیم لێ دەکەی تاوانم گوناهم کردووە دەمەوێت چاکەیەک بکەم چونکە ئین الحەسەنات یذهبن السیئات چونکە کردەوەی چاک کردەوەی خراپ ڕادەماڵێ و دای دەپۆشێ کچاکەیەکم پێشام دا کە ئەو بێتاقەتیەم نەمێنێ گوناه و تاوانم کردووە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی دایک و باوکت هەیە لە خزمەتیان دابی وتی نەوەڵای رسولی خوا دایک و باوکم نەماوە فەرمووی ئەی پورن ماون پور فەرمووی بەڵێ پورم ماوە فەرمووی بڕە خزمەتی پور بکە ئەها خزمایەتی پور خوشکی دایک بۆنی دایکی لێ دێ خوشکی باوک بۆنی باوکی لێ دێ سبحان الله تەماشاکەن ئیمانداران خزماتی لە ئیسلامدا چەند گرنگی پێدراوە بۆیە دەبێ وریا بین حتا ئەوەتا تەبعان ئێمە هەمووشمان بێگومان خزمانێکمان هەیە کەوا وەکو پێویست نییە بەڵام دەبێ وریا بین لەوەدا ئاگادار بین کە خزمایەتی و سلەی ڕەحم و سەردان و سەلام و کەلام بە قەرز نابێت ئەڵە وڵا جەژنەکەی کە هاتۆ مژەم جەژنێشم وڵا هاتۆ بۆ تەعزیە منیشم بۆ تەعزی ئەمە هیچ خێری تێدا نییە خزمایەتی و پەیوەندی و سلەی ڕەحم ئەوەیە کە تۆ ئەگەر ئەو کەم هات تۆ بچی ئەگەر ئەو نەهات تۆ بچی خێرەکە لەوەدایە کە ئەو نەها تۆ بچی کە ئەو پچڕانی تۆ بیگەیەنی ئەمە بەڕاستی بۆ خوایە ئەمە لەبەر خاتری خۆشەویستی و خزمایەتیە ئەی باشە هیوا هەیە ئێستا دەڵێ مامۆستا ئاخر وەڵی خزمەکەم نایە لار و خوارە هەمومان بەشی خۆمان هەندێک خزمی لار و خوارمان هەیە هەندێک خزممان هەیە کەم حاڵیە ئەتو هەر بچۆ چونکە پێغەمبەر صلی الله علیه وسلم بۆمان دەگێڕێتەوە ئەڵێ جارێکیان کابرا کات بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئەی ڕەسولی خوا ئەمن کۆمەڵە خزمم هەن لەگەڵیان زۆر باشن لەگەڵم خراپن زۆر بە نەرمونیانی لەگەڵیان دەجوڵێم و بە نەفامی لەگەڵم دەجوڵێنەوە هاموشۆیان دەکەم هاموشۆم ناکەن خەڵکێکی زۆر مانێ خزمی ئاوا هەیە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی لئن كنت كما قلت ئەوەی دەیلێ ئەگەر وا بێ ئەوە بەردەوام وەکو چی وایە فکأنما تسفهم المل وەکو ئەوە خۆڵەمێشی گەرم کەی بەدەم و چاویانە هەموو جارێ ئەگە دەچی هەموو جارێ خەجاڵەتیان دەکەی شەرمەزار دەبن بچۆ تۆ هەر بەردەوام سەری لێ بدە و فەرمووی ولا يزال معك من الله ظهير ما بەردەوام پشتیوانی لای خوای گەورە لەگەڵ تایە عليهم ما دمت على ذلك مادام تۆ ئاوابی بەردەوام پشتیوان پشتیوانی خوا لەگەڵە خوا پشتیوانی دەکا وەد ڕۆژێکیش دادێکەوە ئەوانش بیر بکەنەوە ئەم فەرموودەی مای مسلم ڕواج کردووە یەعنی ئەگەر من تۆ خزمین ئەگەر من نەیەم و تۆ نەیەم هیچ لە مەسەلەکە ناگەڕێ ئەتوانم نەیەم ئەشتوانی نەیەی بەڵام ئەوە ئازایەتی نییە ئەوە ئازایەتیە لێک نزیک بینەوە کاکە گلەیەکە چییە ئەرە کاکە بۆ لالوتی وەڵی ئەو قسەیەوە نییە ئەوە بوختانە ئەوە بۆ دەسەلمێنم کاکە ئەوە نابێ یەعنی بێگومان لەناو خزماتیدا کێشە و گرفت دەبێ بەڵام بەوە چارەسەر نابێ هەر کەسە لە قەبری خۆماندا بین هەر کەسە لە ماڵی خۆماندا بین بەوە چارەسەر دەبێت کە لە یەکگەیشتن بە یەکگەیشتن بەبێت بۆ لە یەکگەیشتن کە سلەی ڕەحممان هەبێ کە هاموشۆمان هەبێ کە لە خزمەت یەکتر دابین چونکە خوێن نابێ بە ئاو ئەوە پور زاتە ئامۆ زاتە خاڵۆ زاتە خوشکە زاتە برا زاتە ئەوانەی کە بەڕە سەڵک دەگەنەوە تۆ میراتر لێ بگرێ یان نەگرێ ئەوانە خزمن خوێن نابێ بە ئاو دەبێت تۆ بەردەوام لێ نزیک بێەوە ئەو نەزانە تۆ زانا بە ئەو بێعاقڵە تۆ عاقڵ بە ئەو خراپە تۆ چاک بە خۆ ناکرێ ئەگەر هەردوولا چاک بن هیچ ئازادی تیا نیە بۆیە بەڕاستی ئێمە پێویستە زۆر ئاگامان لە مەسلەی خزماتی بێ چونکە لەو تێکەڵی و خزمات و هاموشۆیەدا ئەوە ئەو کاتە ئیسلاحی ذات البین دروست دەبێت یعنی بین یەکتر چا دەکەین یعنی کێشەیە کە بێ چاکی دەکەین مشکلەیە کە بێ بەدەمێوە دین ئەوە تا لە فەرمودێکا بیات بیسەنە دین حەسەن پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی افضل الصدقه اصلاح ذات البین چاکترین صدقه و خێریش ئەوەیە کە بەینیش دوو ژن و مێردان، بەینی دوو برایان، بەینی دوو ئامۆزایان، بەینی دوو جیرانان، بەین دوو خزمان چاکەی، ڕێکیان بێخیەوە. ئەمەیە بەڕاستی، بەتایبەتی لەم ڕۆژگارەدا کە فیتنەی ئەحزاب لە گۆڕێیە و فیتنەی ڕێکخراوەکان لە گۆڕێیە و خەڵکیان پەرتەوازە کردووە و باب و ئەولاد و برایان لێک کردووە. ئێمە دەبێ وریا بین، خزمایەتی خۆمان بپارێزین، ئاگامان لە خزمایەتی و کەسایەتی خۆمان بێ، چونکە ئێمە دەمێنینەوە و ئەوان دەڕۆن. بەداخەوە لەم ڕۆژگارەیا خزمایەتی کاڵ بۆتەوە. ئەزانم باو باپیرانی ئێمە لە ئێمە پیاوتر و ئازاتر بوون کاتی خۆی ئەوان برسی بوون نەدار بوون هەژار بوون خانۆ قڕینەیان هەبوو بەڵام بەردەوام میوانیان هەبوو ژووری میوانیان نەبوو میوانیان هەبوو ناندەر بوون سەخی بوون پیاو بوون ئێمە ژووری میوانمان هەیە کورسی و قەنەفەکانمان تۆزی لێ نیشتووە ژووری میوانمان هەیە میوانمان نییە ئەوە بۆ ئای لێ هات خزمەتی بۆ کاڵ بۆتەوە چەند هۆیەکی سەرەکی هەیە یەکێک لەو هۆیانە بەڕێزەکانم پێوەری مادی مەسڵەحەتی مادی دنیای مادەگەرایی ماتریالیستی زاڵ بووە بەسەر ئیمان و جیهانی ڕۆحدا ڕۆحەکانمان زەعیف بووە هەمووی پێوەرەکانمان بۆتە مادە لە کوێ پارەی لێبوو چ حیزبێ پارەی زۆردا چ ڕێکخراوێک پارەی زۆردا لە کوێ پارە هەبوو ئەو خەڵکە لەوەیە حیسابی ئەوەی ناکە بەرنامەکەی چێ بۆ کوێی دەبا چی لێ دەکا حیسابی ئەوەی ناکات دینە کەی دەڕوا ئەخلاقی دەڕوا چی دەڕوا چی ناڕوا بەس پارە بەس پارە بەس پارە مەسلحەتی مادی وای کردووە کە خەڵکانێکی زۆر دەبینی کە دەوڵەمەند بوون لە ڤێلاکەیدا و لە سیارەکەیدا و لوتی لە ئاسمانێ و سینجی دەپەڕاندووە و سێ گۆشێ قۆڵی دێنتە دەرێ و حیساب بۆ خزمە فەقیرەکەی ناکە بۆ جیرانە فەقیرەکەی ناکە کورە داما و ئەگەر ببی بە پۆڵا دنیا بدەی بە کۆڵا ئەبێ برزی لە خۆڵا بۆچی ئەو پارە و ماددە وای لێ کردووی؟ خۆ کفن گیرفانی نییە؟ ئەوە بۆچی ماددە؟ ئەها دنیای ماددەگەرایی چۆنە؟ با بگەڕێنەوە بۆ جیهانی ڕۆح، با بگەڕێنەوە بۆ جیهانی ئیسلام و ئیمان. ئەوە یەکێک لە هۆکارەکانە بەڕێزەکانم، چونکە کابرای پوولەچی و پارەپەرست ئەزانی دەڵێ چی؟ دەڵێ وەڵا ئەگەر بە ماڵی بە مام و خاڵی، ئەگەر بێ ماڵی لای خەڵکی تاڵی. لە واقعی ناو ڕوو کۆمەڵگادا وایە بەڵام لای خوا وا نییە لای خوا فەقیرەکان پێنج سەد ساڵ پێش دەوڵەمەندەکان دەستنە باش فەقیری مسلمان بەڵێ بەڕێزان با ئێمە بزانین حەقیقەت و ڕاستیەکان چۆنە خاڵ یەکەم پێوەری مادە و مەسلحەتی مادی ئەوە تا خزمایەتی کاڵ کردوێتەوە نەیهێشتووە خاڵی دووەمیشیان تەکنەلۆژیە کاریگەری سلبی تەکنەلۆژیە شەو تا نیوەشەو بە دیار موسەلسەلات و فلیمەکانەوە دانیشێ دوایی کاتێک کە لێ دەبێتەوە مێشکی ماندوو ڕێگە خەبێ مەجالی وەینە سەردانی کەس کا زۆر هیلاک و ماندوو بەیانیش هەڵدەسێ نوێژەکەی فەوتا و کۆتایی هاتووە یان تەماشا دەکەی مۆبایلێکی پێیە جاری وا دەڵێ فڵان کەس ئەوە لە کوێی وەڵا دەڵێەوە لە فڵان شوێنیم لە ماڵ نیم ئەهی ئەوە لەبەر دەرگای ئێوەین بەداخەوە هاتی سەردانکەین درۆش دەکا لەوێ نییە سبحان اللە یان ئەو مۆبایلە هەر بە دوو کەلیمە قسەیەکی لەگەڵ دەکا و ناچێ بەلایدا یانی بەڕاستی مەسەلەی تەکنۆلۆژیا چەندە چاکە ئەو بەکارهێنانی زۆر باشە بەڵام جاری وا هەیە کاریگەری سلبیشی کردووە لەوەی کە ئەوە تا خزمایەتی نەهێشتووە لە کۆتاییدا لە کۆتاییدا دەڵێم بەڕێزەکانم با بازاری خزمایەتی و کەسایەتی و برایەتی گەرم و گڕکەین با لەمەودوا بە دوێنێدا بچینەوە و ئەمڕۆ و سبەیمان ڕووسوورکەین ئەمڕۆ و سبەیمان ڕووسوورکەین بەڵێ بەڕێزان و خۆشەویستان با زۆر بە جوانی ئاگامان لێ بێت و و خەمی خزمایەتیمان بێت چۆن مێرولە بین لە ڕۆیشتنە پەپوولە بین لە نیشتنا وەکو هەنگ بین لە ڕشتنا وەکو شاخ بین لە غیرەتا وەکو باخ بین لە خزمەتا وێنەی گوڵ بین لە زینەتا وەک ئاڵتون بین لە قیمەتا ڕەبانی بین لە خەڵوەتا بنەی خێر بین لە میلەتا کێشەی کۆمەڵاتیەکانمان بۆ چارەسەر بکەین ئەوانەی کێشەی کۆمەڵاتیان هەیە خوا بی بەدەم کێشەکانیانەوە ئەوانەی نەخۆشیان هەیە خوا شفایان بۆ بنێری یا ربی خوا عاقبەتی هەموو لایەکمان بەخێر بجێڕ یا رب العالمین خزماتی و کەساتی و خۆشەویستی بجێڕێ و ناو دڵەکانمان یەک رزی و برایەتی لە ناوماندا زیاد کە یا رب العالمین یا ربی خوا پیرەکانمان ئاخر خێر کەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراو کەی گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراو کەی ئەقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو هو الغفور الرحيم